بە کردەوە خراپەکانی خۆمانمان لەگەڵ نەکا و لە بەڵا و مسیبەتی دنیا و قیامەت ان شاء اللە بە دوورمان کا ئیماندارانی بەڕێز بە بۆنەی ئەو بوومە لەرز و زەمین لەرزەی کەوا لە بەشی کوردستانی سەر بە تورکیایدا و هەتا ئەمڕۆ لە ڕۆژی یەکشەممەوە زیاتر لە پێنج سەد کەس ئەوەی کە ئەهلی ئیمانە ئیشاءاللە پلەی شەهیدی وەرگرتووە چونکە لە فەرمودەی پێغەمبەر صلی الله علیه و سلم هاتووە هەر کەسێ لە ژێر دار و بەردا و خانووی بەسەرا بڕوخێ و بمرێ لە ڕۆژی قیامەتا لەگەڵ شەهیداندا خوای پەروەردگار حەشری دەکا پێنج سەد شەهید و زیاتر لە پێنج سەد کەس و زیاتر لە هەزار و شەش سەد بریندار و هەشتا باڵەخانە و بە هەزاران خانوو و چل و نۆ مامۆستای بێسەر و شوێن مامۆستای قوتابخانە کە بێسەر و شوێنن تا ئێستا لاشەکانیشیان نەدۆزراوەتەوە ئێمە بەو کارەساتە دڵخەمبار بووین لەبەر ئێوە ئێمە بەم ئیسلامە بەو ڕەحمان و ڕەحیمەتی خوای پەروەردگار کە خستویەتە دڵ و دەروونمانەوە بە بیستنی هەر کاریسەیەک لە هەر شوێنێکی جیهاندا دڵمان پێی تەنگ دەبێ و بە واجبی خۆشمانی دەزانین قسەی لەسەر بکەین ئەوانەی کەوا لە کوردستاندا ئەو کارەساتە گەورەیان بەسەرا هات لە ڕووی دینەوە مسلمانن هاودینمانن کەواتە هاوخەمیانین لە ڕووی نەتەوایەتیەوە کوردن هاوزمانمانن لە ڕووی نیشتیمانەوە هەموومان یەک نیشتیمانی گەورەی دابەشکراومان هەیە کە کوردستانی گەورەیە و بەداخەوە دەستی ناحەزانی ئیسلام و دژمنانی قورئان کوردستانیان پارچە پارچە کرد و هەر یەکەی بەلایەکە تەنانەت داخ و مەخابن گەورەتر لەو بوومەلەرزەیە ئێمە وەکو کەسێک قسە دەکەین بەردەوام لەم مینبەرەوە نەهسەر بە هیچ حیزبێکین لەم سەد جیهانەدا لەم کوردستانەدا و لەم عێراقەشدا نە پیاوی کەسیشین و نە منەتیشمان ڕۆژە لە ڕۆژان بە کەس هەبووە قسەیەکی پێخۆشەیان نا مەبەستم لە کاربەدەستانی وڵاتە ئەوەی حەق و ڕاستی بێت لە ناخمانەوە لەسەر زمانیشمان بۆ میلەتەی خۆمانی دەڵێین بەداخەوە لە بومەلەرزەکە خەمبارتر ئەوەیە پارچەیەک کوردستانی گەورە وڵاتێک چل ملیۆن نەفەری هەبێ کەچی هەر یەکەی سەر بەلایەک بێ و دابەش کرابێ لەناو خۆشیا دوژمن بەخۆی بێ کوردە تورکە کێویلەیەک بێ بە ئارەزووی خۆی سنووری وڵاتەکەت ببەزێنێ کابرایەک کە ورچ بە شوێنێک ڕازی نییە بڵێت لەوێشا دەژیم هەر بڵێ وازت لێ ناهێنم کەچی کوردێکی خۆمان بڵێ دەستت خۆش بێ وەرە دەرگات بۆ کراوەتەوە چۆنی لێدەی لێیدا ئەوە لە بوومەلەرزەکە ناڕەحەتترە بەلای ئەهلی ئیسلام و کوردپەروەری ڕاستەقینەوە ئەوە داماوییە وڵاتی واهەیە هەزار کەسە دەوڵەتە چل ملیۆن کورد لەم سەرزەمینە دەژیا بێ دەوڵەتە ئێمە لە هەرێمی کوردستانە خۆزگەم دەخواست کاتێک کە ئەوانە سێ مافیان بەسەر ئێمەوە هەبوو مافی مسلمانەتی مافی هاوزمانەتی و کوردایەتی مافی ئەوەی خەڵکی یەک وڵاتین دراوسێمانن ئەوانە لە ئەسڵا دراوسێی ئێمەن چونکە ئێمە یەک نیشتیمان کۆی کردوینەتەوە کە کوردستانی گەورەیە ئەبێت ڕۆژێکیش سنووری ئەو کوردستانە گەورەیە بە ئیزنی خوای پەروەردگار جارشکە دیاری بکرێتەوە لەسەر خەریتەی نوێی جیهاندا بەڵام ئەو کاتە ئیسلامێک حاکم بێ نەک عەرە خۆرێک و شەڕواڵ پیسێک و دز و جەردەیەک بەڵێ پێمان خۆش بوو بوونی خۆمان سەلماندایە ئێستا کۆمەک کۆ دەکرێتەوە لە زۆربەی شار و لە شارۆچکەکان و لە ناو ڕێکخراوەکاندا خۆمە بۆ خۆی کارێکی باشە بەڵام لەوە باشتر ئەوە بوو کە ئێمە وەکو حکومەتی کوردی ئەم بەرپرسانەی ئێمە نازانم جاری وا ڕاوێژکارەکانیان باش نین بۆ خۆیان کەمتر هەست بە شت دەکەن ئەبوایە وەکو حکومەتی کوردی بیان کە ئەمەش ملیۆنێ دۆلاری ئێمە بە ناوی دەوڵەتی کوردی باشووری کوردستانەوە بۆ ئەو کەسانەی کە لەو لێقەومانەدا ئەو کارەساتی بوومەلەرزەیان بەسەرا هاتووە یعنی تۆ بۆ خۆت دەتسەلمان کە من پارچە پارچەیە لە کوردستانەکەم ئاڵای هەیە دەوڵەتی هەیە بوونم هەیە بە شوێرایی چاوی تۆی تورک ئەوەتانە من کۆمەک بۆ براکانی خۆم و بۆ هاونیشتیمانیانی خۆم و هاوزمانانی خۆم دەنێرم ئەمە نەک لە مزگەوتان و لە شوێنان کۆمەک و دەسەڵ سەڕاخرێ ئەوە بەوە ناکرێ ئەوە بەوە دەکرا حکومەت بە ناوی حکومەتی خۆمان و پەرلەمان و کوردستان و سەرۆکاتی ئەنجومەنی وەزیرانی هەرێمی کوردستانەوە ئەو کۆمەکەی بناردایە و بوونی دەوڵەتی خۆی ئیعلام کردایە لەوێدا بەڵێ ئێمە بەو کارەساتە دڵناڕەحەت بووین فرمێسک لە چاومان هات کاتێ دەبینی بەڕاستی مەساتێکی گەورەیە ئەو هەموو خانوو بەسەر خەڵکا دەڕوخێ چەند کەسی دەوڵەمەند لە یەک سەعاتا سفر دەبێ هیچی نامێنێ مناڵێکی چواردە ڕۆژە جاری وایە خوای پەروەردگار بە معجزەیەک ڕزگاری کرد دوای دوو شەو و دوو ڕۆژ بە سەلامەتی لە ژێر دار و پەردووی هێنانە دەرەوە چواردە ڕۆژ بوو لەدایک بوو بوو دوێنێ دوای نزیکی پێنج ڕۆژ گەنجێکی تەمەن نۆزدە ساڵەیان بە سەلامەتی هێنایە دەرەوە ئەبێت چەندی تری زیندوو هێشتا لەژێر ئەو دار و پەردەدا بێت دەچینە خزمەت قورئانی پیرۆز لە هەموو کارەساتێکە بەسەر مرۆڤایەتیدا دێ و لە دەوروبەرمان ڕوودەدا ئێمەی مسلمان دەرس و عیبرەتێک وەردەگرین قورئانی پیرۆز دامان دەچڵەکێنێ و دەفەرمێ بسم الله الرحمن الرحیم اذا زلزلت الارض زلزالها ئای بەندەکان ئێوە ڕۆژە ئەبیستن بوومەلەرزەیە لە فڵان شوێنی داوە کە ئەمە بوومەلەرزە بچووکەکانە ئەمە هەرە بچووکەکەیەتی لە جیهانە کەمەی ڕۆژی یەکشەمە لە کوردستانی سەر بە تورکیا ڕوویدا ئەمە هەرە بچووکەکەیەتی ڕۆژێک بەڕێزان ئەم دنیا بە بوومەلەرزەیەکی گەورە کۆتایی پێدێ اذا زلزلت الارض زلزالها خوا دەفەرمێ ئای لەو ڕۆژەی کە بومەلەرزە گەورەکە ڕوودەدا کە ئەوە ئاخر بومەلەرزەیە لە جیهاندەدا و بومەلەرزەی تر نابیندرێتەوە چونکە دنیا کۆتایی پێدێ سبحان الله ڕۆژێکە بەری بەیانیە پێغەمبەری خوا ساسان فەرمووی ڕۆژی جمعەیە لە نوێژی چێشتەنگا و بەدواوە نزیکی سەعات نۆیە ئەم زەویە یەک پارچە ڕادەژێ زەوی بارە قورسەکەی کە لە ژێریایەتی فڕێی دەداتە دەرەوە بە ڕەحمەتی خوای پەروەردگارە ئەم زەویە ئەو مادانەی بۆی خەزن کردوین بە پێی پێویست دەمانداتێ ئەینا بیرە ئاوێک کە دەگاتە ئاو بە ڕەحمی خوا ئەو مستەوایە نەوەستێ وەڵایی شارێک وێران دەکا کاتێک کە لە مێژوودا لە زانستی جوغرافیادا دەڵێت کە بیرە نەوتەکانی بابە گوڕگوڕ لە کەرکووک هەڵکەندران بیرێکیان فوارەی کرد ئەگەر مهندیسە ئەمریکیەکان فریانەکەوتنایە و حازر نەبوونایە هەموو کەرکووک و دەوروبەری نەوت داگیر دەکرد نەدەوەستایەوە ناخی زەوی گەرمە پاڵی پێوە دەنێ بۆ دەرەوە تەنها لە یەک بورکانی کۆتۆباکسیدا زەوی کاتێک قڵشیدا بە بوومەلەرزە و بورکانەکە دروست بوو بەردێکی فڕێدایە دەرەوە بۆ مەسافەی نۆ میل کە ئەو بەردە قورسەکەی دوو سەد تێن تەن بوو واتە دوو سەد هەزار کیلۆ قورس بوو نەوەد میلیش فڕێدا بەرەو ئاسمان ڕۆژی قیامەت و ئەخرەجەت الأرض ئەثقالها لەگەڵ بوومەلەرزەکە بورکانیش ڕوودەدا ئێستا بەڕاستی زانستی جیۆلۆجی دەڵێ ئەم قورئانە کەلامی خوایە ئەینا پێغەمبەری خوا صلی الله علیه وسلم خۆ لە هیچ زانکۆیەک ئەم زانستەی نەخوێندووە دەفەرمێ هەر وەختێ بوومەلەرزە ڕوویدا زۆر احتیمالی شەیە بورکانیش ڕوودا بورکان و بوومەلەرزە زۆر لە یەک نزیکن بۆیە قورئان بە یەکەوە لە سوڕەتەکەدا باسی کردوون بەڵێ لەو ڕۆژەدا ئەو بوومەلەرزە گەورەیە یا ئەیها الناس اتقوا ربکم ان زلزلة الساعة شیء عظیم خوا دەفەرمێ کە ئا ئەم بوومەلەرزە بچووکانەی دنیاتان بینی ئەی مرۆڤ ئەی خەڵکینە یا ئەیها الناس ئەی بێدینەکان ئێوەش نەگەر ئەهلی ئیمان خوا لەگەڵ هەموو خەڵکێتی وەرن بە ئاگا وەرنەوە وەرن لە خوای خۆتان بترسن وەرن ڕوو بکەنە خوا وەرن داوای لێخۆشبوونی لێ بکەن وەرن ئیتاعەی خوا بکەن چونکە ئا ئەمە دەتان هەژێنێ ئەی بوومە لەرزە گەورەکەی هاتنی قیامەت بەڕاستی ئا ئەوە شەیئون عەظیم ئەوە گەورەیە ئەوە دەنگ و باسی ناو دەنگ و باسانە باشە بەڕێزان بۆچی بوومە لەرزە ڕوو دەدا لە ناخی زەویدا کاتی خۆی مانگ ڕۆژ ئەستێرەکان زەوی هەموو یەک تۆپەڵی ئاگری بووە خوای پەروەردگار ئەمری کردو لێک بوونەوە بەم ملیان و ملیارەها ساڵ تا ئەم زەوێ سارد بۆتەوە ئەمجا بە کەڵکی ئەوە هاتو ئادەمی لەسەری نیشتە جێ بێ ئەمجا توێکڵەکەی سی سانتینی زەوی کشت و کاڵ بڕوێنێ لە ناخی ئەم زەویەدا یەک پارچە ئاگر هێشتا سارد نەبۆتەوە بەردەوام لە کوڵاندایە و دەکوڵێ، ئەو بومەلەرزەیە لە ناخی زەویەوە، لە ناوشی زەوی دێتە دەرەوە، توێکڵی زەوی یەک چینی نەوەد کیلۆمەتر بەردی بازڵتە، نەوەد کیلۆمەتر، نزیکی لێرەوە تا دەچێ ڕانیە و ئەوانەش زیاتر، بە قوڵایی زەویدا یەک پارچە بەردە، بەردێکی گەلێ ڕەق کە بەردی بازڵتە، سبحان اللە ئەو بومەلەرزە کە لە ژێرەوە دێ ئەو بەردە نەوەد کیلۆمەتر دەتەقێنێ بۆ سەرەوە. نەوەد کیلۆمەتر کە ئەو هەناسەیە داتەوە لە ناخی زەویدا ئەو نەوەد کیلۆمەتر درس پێ دەدا ئەمجام هەناسەی دەگاتە سەر زەوی و ئەم دنیا یەک شەقشەقە ڕادەژێ بەڵێ خوای پەروەردگار بەم بوومە لەرزەیە ئاگادارمان دەکاتەوە ئەی چەند چەکاتە لەم سەر زەوێدا خوای پەروەردگار ڕەحمی کردووە ئەم ئاگرە لە ناخەوە دەکوڵێ و کەچی تۆ ئەمینی ئەم من جعل الأرض قرارا کێ هەیە ئەم سەر زەوێ ئارام کردبێتەوە غەیری ئەڵڵا بەس بەخوا ئارام دەکرێتەوە بومەلەرزە بۆ ڕوودەدا؟ بومەلەرزە غەزەبی خوای پەروەردگار نیە بۆ ئەهلی ئیمان، خاڵی یەکەم بە ئاگاهێنانەوەیە، بەڕاستی بەداخەوە ئێمە ئەوەندەمان باسی مردن لەم ڕۆژگارە گوێ لێ دەبێ یەعنی جاڕس بووین، مێشکمان خانەکانی پڕ بووە لە باسی خوێن و باروت و کوشتن، ئەی نا بەڕاستی کاتێک کە دەڵێ لە مەسافەی چەند سانیەیەکی کەما پێنج سەد کەس زیاتر گیانی لەدەستدا و هەزار و حەوت سەد کەس بریندار بوو چل و نۆ مامۆستای خوێندنگای خاوەن شەهادە بێ سەر و شوێن بوو ئەبێت تۆ داچڵەکێی داچڵەکێی بە ئاگا بێیتەوە وما نرسل بالآیات إلا تخویفا هەموو ئەو نیشانانەی خوا نیشاندا دەدا خەڵکینە بۆ بە ئاگاهێنانەوە و ترساندنتانە باشە تۆ لەو ماڵە ئەمینەی خۆتدا حسابی کابرایەک دەکەی کە ئێستا لە شاری وانی کوردستاندا سوراحەیەک ئاو لە دەرەوە دانێ لە مەسافەی یەک سەعاتا دەیبەستێ تۆش بۆ خۆت لە ماڵی خۆتا بەتانی گەرم بە خۆتا دەی جلو بەرگی گەرم بەرەو زستان دەڕووی دەپۆشی باشە خوای پەروەردگار لە دەسەڵاتی تێدانی ئەوەش بەسەر تۆ بێنێ دەی شکری خوا بکە دوعای خێر بۆ ئەو بڵێ خوایە حەمد و سەنا بۆ تۆ کەوا لە مناڵیەوە پارە پێکەوە دەنێم تا ئەم خانووەم کردووە لە یەک سانەیە خوایە دەتوانی لێم بستێنی تەکەبور بە کۆشک و تەلارەکەتەوە لێ مەدە ئەوانەی لەوێ باڵەخانە هەبوو هەژدە قات بووە لەگەڵ زەویدا سفر بوو مەڵێ ئەمە خانوەکەی منە و چەند قات بەسەر ماڵی ئەو هەژارەی تەنیشتمەوە بەخوا ئەو خانوە گڵاو گەڕەکەی ناشرین کردووە والله هەبووە ئالێرەدا وتوێتی وەڵایی گەڕەکەکەمان زۆر ڕاقیە وەڵایی خانوەکەشم بێ عەیبە بەس ئام دراوسێ نەوەیە بیفرۆشێ نەوەیە چاکی کە ئەم خانوگڵە دیمەنی ئەم گەڕەکەی ناشرین کردووە تەکەبوری بەسەرا لێ مەدە برام ئەو هەشت دەقاتەی تۆش لە یەک سانیا معڕەزە لەگەڵ لەوانەیە ئەو ڕزگار بێ بەس تۆ ئەوەندە چیمەنت و شیشت بەسەرا دێ ڕزگارت نابێ خوا ئەمانەمان نیشان دەدا بە ئاگا وەرەوە ئەمە بە هی خوا بزانە لوت بەرز مەکەوە سوزدە بۆ خوا بەرە دوعا بۆ خەڵکی لێ قەوماو بکە بەزەیت هەبێ ئەمە بە هی خوا بزانە و بە هی خۆتی مەزانە شکری خوای لەسەر بکە دووەمیان ئەو کەسانی لە بوومە دەرزەیە تیا دەچن ئەهلی ئیمان بن و شادە و ئیمانی بە حەقیان هێنابێ خوا لە گوناهیان خۆش دەبێ کارێکیان لێ بەسەر دێنێ کە موستەحەقی بەهەشت دەبن جعل الله عذابها فی الدنیا خوا عذابی ئەم ئومەتەی منی هەڵنەگرتووە بۆ قیامەت هەر لە دنیادا بە سێ شت خوای گەورە پاکیان دەکاتەوە القتل بە ناحەقی دەکوژرێن گەلێک فەرمووی لە ئومەتم لە موسڵمانان بە ناحەق دەکوژرێن خوا بەو کوشتنە ناحەقە لە هەموو گوناهەکانیان خۆش دەبێت شەهیدیان بەنسیب دەکا والزلازل و بە بوومەلەرزە ئەهلی ئیمان دەکەونە ژێر دار و پەردوو و چیمەنتۆی بوومەلەرزەوە خوا پلەی شەهیدیان بەنسیب دەکا هەر کە لە قیامەتا زیندوو بوونەوە حیسابێکی کەم و دەرگای بەهەشتیان بۆ کراوە ان شاء اللە سێیەموان والفتن فیتنەی دین کە ئەم بێدینیە لە هەموو لایەکەوە گەمارۆت دەدا تۆ حەد دەست لە خۆتی دوور دەخەیەوە چۆن ئاگرێک پەلامارت دا بە هەموو شێوەیەک لەبەری ڕادەکەی مسلمان لەم زەمەنی بێدینیەدا ئاوا لەبەر بێدینی ڕادەکا ئەو حەد دەبیستی فڵان شوێنە بێدینیە ئەو تەلەفیزۆنە بیدین نیە ئەو ڕۆژنامە بێدینی نوسیوە دڵت ئازار دەخوا واللە هەموو ئەو دڵ ئازارەی کە بە دڵمان دەگا ئیشەڵڵا کەفارەتی گوناهەکانمان و ئەجری قیامەتمانە نامانگەیەنە تا قیامەت خوا لێمان خۆش دەبێ ئیشەڵڵا بەڵێ خۆشەویستان سێیەم ئەم بوومەلەرزانە نیشانەی هاتنی قیامەتن نیشانەی ئەوەیە دونیا گەلێکی ڕۆیشتووە ئەها دەڵێ چەند دەقەی ماوە بۆ مەغریب یەکێ دەڵێ وەڵا چارەگی یەکێ دەڵێ وەڵا دە دەقەی ماوە بەیانی بۆ مەغریب ئەها تقریبا دە دوانزە سەعاتە تۆ دەڵێی پێنج دەقەی ماوە ئەو پێنج دەقە لە چاو یانزە سەعات و ئەوەندە دەقەی ترا چەند کەمە کە ئەم بوومە لەرزە زۆرانە بیندران پێغەمبەر صلی الله علیه و سلم فەرمووی نیشانەی ئەوەیە دنیا زۆر زۆری ڕۆیوە و کەمێکی ماوە بە ئاگاوەرەوە بەو کەمەی مەخەڵەتێ خۆشەویستی خوا فەرمووی لا تقوم الساعة حتى يقبض العلم وەڵڵاهی قیامەت نایە هەتا ڕۆژێ علومی شەرعی لەسەر زەوی هەڵدەگیرێ بۆ پرسیارێکی شەرعی دە شوێن بکەی کەس نییە وەڵامێکی شەرعی بداتەوە بەداخەوە تا ڕۆژانە زانا گەورەکانی ئیسلام دەمرن ئەوانەی کە شوێنیان دەگرنەوە جزئێکی ئەوانەی پێشوو زانستیان پێنێ لە ڕووی شەرعیەوە نەک لە ڕووی زانستی مادیەوە وتکثر الزلازل پێغەمبەر صلی فەرمووی بوومەلەرزە زۆر دەبێت یەکێ لە نیشانەکانی هاتنی قیامەت ئەوەیە بەردەوام بوومەلەرزە ڕۆژانە دەبیستی کە لە فڵان شوێدا جا بوومەلەرزە لەوە نیە زەمینەکە بلەرزێ بورکان لافاو گەرمای زۆر ئەمە هەموو زەلازیلە ئەوەی کە زەوی دەهەژێنێ ويتقارب الزمان فەرمووی زەمان نزیک دەبێتەوە لە یەک بەرەکەتی تەمەن نامێنێ دوێنێ جومعە بوو سێکە ئەمڕۆ جومعە هاتەوە هەر ئاوا دەکەی خورە خۆ بەیانی بوو نەم هیچم نەکرد خۆ ئێوارە هات ئەها نازانی ئەمە ئەوە وتاری جومعەمان ئامادە لە سێکەی ئاوا دەکەی خورە خۆ جومعە هاتوەتەوە نازانی کات مانگ کابرا کرێچێ کرێکەی تەواو نەکردو سێکە کرێی مانگی دووەمی بەسەر هاتەوە مانگ بۆ خۆی دەڕوا زەمەن بۆ خۆی دەڕوا وتظهر الفتن و فیتنەیی زۆر دەبێت لە ماڵی خۆ نەچێ دەرەوە قازانسە چونکە فیتنەیە خەت دەگرێت ویکثر الهرج القتل القتل فەرمووی کوشتن زۆر دەبێ کوشتن زۆر دەبێ ڕۆژ نابێت تۆ نەبیستی فڵان کەس کوژرا ئەوەندە کەس کوژرا ئەوەندە هەزار کەسە کوژرا حتى يكثر فيكم المال فيفيض ماڵ سەڕێژ دەکا بەڵام کەس لێی بەختەوەر نابێ پارە یەکجار زۆر دەبێ پێغەمبەری خوا سەڵم ئەو زەمەنەکە فەرموویەتی بە دیرهەم خەڵق قسەی کردووە نەک بە دیناری ئاڵتون فەرمووی ماڵ ئەوەندە زۆر دەبێ لەسەر خەڵکەوە دەڕژێ بەڵام کەس ئاسوودە نابێ پێی ئەمە یەکێ لە نیشانەکان ئەوەیە کە پێغەمبەری خۆشەویست صلی الله علیه وسلم فەرمووی بوومە لەرزەی زۆر نیشانەی هاتنی قیامەتە و بین یدی ساعتی موتان شدید و بعده سنوات الزلازل پێش هاتنی قیامەت و کۆتایی دنیا پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمووی مردن یەکجار زۆر دەبێت خەڵک بە کۆمەڵ دەمرێ بەسەر یەکەوە حربە عالمیەکان ڕوودەدا فەرمووی دوای ئەوە ساڵانێک پەیدا دەبن بوومە لەرزەی گەلێک دڵتەزێنیان تێدا ڕوودەدا پێغەمبەری خوا صلی علیه و ئەمەی فەرموو بە ڕووکاری زانستی بێ ئەبوایە لە ئەوەڵی زەمانەوە بوومە لەرزە زۆرتر بوایە بەڕێزان چونکە ناخی زەوی ئەو کاتە گەرمتر بوو ئەبوایە تا بەرەو قیامەت بڕۆی زەوی سارتر دەبێتەوە بوومە لەرزە کەمتر بێ کەچی پێغەمبەری خوا صلی سەلم چونکە هەموو قسەکانی وەحی خوایە هیچی قسەی شخصی خۆی نییە ئەم حەقیقەتە علمی 1430 ئەوەندە ساڵە لەمەو پێشدا بەگوێی خەڵکە کە هەموو زانای دونیا ناتوانن ڕەتی بکەنەوە بەڵکو ملی لە ئاستادا دەنەوێنن فەرمووی حەتا زەمەن بڕواتە پێشەوە بوومەلەرزە زۆرتر دەبێ جا من لەم جومعەیەدا چەند ئامارێکی وردم وەرگرتووە کە زانای گەورە مۆڵت پسپۆڕی بواری بوومەلەرزە ئەم پیاوە مسلمانیش نییە ئەمە قسەی پیاوێکە کە مسلمان نییە شاهیدی بۆ ڕاستگۆیی پێغەمبەری ئەکرەم دەدا صلی الله علیه وسلم کە بەڕاستی ئەگەر پێغەمبەری خوا نەبێ قەت نەیدەتوانی قسەی وا بکا فەرمێ حەتا بەرەو قیامەت دەڕۆی نیشانەی ئەوەیە بوومەلەرزەی زیاتر ڕوو دەدا تەماشا کە پێش میلادی عیسا حەزەتی عیسا سەلامی خوای لەسەر بێ لە ماوەی هەزار و حەوسەد ساڵدا تەنها پەنجا و هەشت بوومە لەرزە لە پێش لەدایکبوونی عیساوە ڕووی داوە لە هەزار و حەوسەد ساڵدا تەنجا تەنها پەنجا و هەشت بوومە لەرزە ڕووی داوە تەنها چواریشیان ماڵوێران کرد و زۆر بەهێز بوون بەڵام لە لەدایکبوونی حەزرەتی عیساوە کە ئێستا دوو هەزار و یانزەیە واتە لە میلادی حەزرەتی عیساوە تا سەدەی نۆهەم نۆیەمی زاینی نۆ سەد ساڵ لە ماوەی نۆ سەد ساڵە نۆ سەد بوومەلەرزە ڕووی داوە سەد و نەوەد و حەوتیان هەژێنەر بوون. لە سەدەی نۆ تا پانزە، لە ماوەی شەش سەد ساڵ، هەتا زەمەنەکە دەچێتە پێشەوە، پێنج سەد و سی و دوو بوومەلەرزە ڕووی داوە، چل و چواریان بەهێز بوون. لە سەدەی شانزە تا هەژدەی زایینی، لە دوو سەد ساڵە، لە سەدەی نۆ تەماشا کە تا پانزە، بە شەش سەد ساڵ پێنج سەد و سی و دوو بوومەلەرز ڕووی داوە. کەچی دوای ئەوە لە دوو سەدەی شانزە بۆ هەژدەدا، لە دوو سەد ساڵە، بوومەلەرزەکە بووەتە دوو هەزار و هەشتا و چوار بوومەلەرزە. سەتیان بەهێز بووە. سەدەی نۆزدە تا ناوەڕاستی سەدەی نۆزدە سی و دوو هەزار و چل بوومەلەرزە ڕوویداوە، زۆربەی هەرە زۆریان ماڵ کاولکەر بووە. ها پێغەمبەر صلی اللە علیە و سلم فەرمووی هەتا بەرەو قیامەت دەوڕی بوومەلەرزە زۆر دەبێت. لە سەدەی بیستدا زاناکان دەڵێن لە ماوەی چل ساڵی ڕێکا هەزار بوومەلەرزە ڕوودەدا. هەر لە چل ساڵە هەزار بوومەلەرزەی ڕێک لەم سەر زەوێ دەدا لەم سەدەی بیستا کە ڕابرد لە سەدەی بیست و یەکەما زیاتریش دەبێت کە ئێستا لە سەدەی بیست و یەکەماین بەناوبانگترین بوومەلەرزەکان کە بەڕاستی بە ئاگامان دێتەوە ڕەمێ جەنابت کەمتر ئەم ئامارانەت بیست بێ بزانی دنیا چی هەژانێکی بەهۆی ئەم بوومەلەرزانەوە بەخۆوە بینیوە کە وشەی بوومەلەرزەت بیست دەبێت ناخت پەژێ خێرا بڵێی یا اللە بڵێی لا اله الا اللە بڵێی سبحان اللە بڵێی حەمد و سەنا بۆ تۆ خوایە کە منیش لەو ئافاتانەدا بەسەرم نەهاتووە کە ماڵ و حاڵم لێ تێک نەچووە لە ساڵی 1902 دا لە بورکانی بیلیندا کە پلەی گەرمیەکەی 1800 پلەی فەهرانایتی بووە تەنانەت نەک مرۆڤەکانی سووتاندووە قاپ و مەنجەڵەکانی فافۆن و مسی ئەو سەردەمە بەسەریەکە تواونەوەکو لە مەعمەلا بتوێنەوە ئا لەو کاتەدا بە یەک ڕۆژ سی هەزار کەس مردووە شاری شاری سانبیار ئەو شارە بوو کە ئەو بورکانەی لە 1902 دا لە سەدەی بیستەما لێدا سی هەزار کەسی تێدا دەژیا هەر سی هەزار کەسەکەی مردن چوار کەس ڕزگاریان بوو بە سەلامەتی ئەوەی کە جێی سەرسوڕمانە ئەوەیە سبحان اللە کە خوا ئەجەلی یەکێ نەهێنێ لەو چوار کەسە یەکیان زیندانیەک بوو کە بۆ بەیانیەکەی سعات هەشت ئیعدام دەکرا ئەو بە سەلامەتی لە زیندانە هاتە دەرەوە ئەو سی هەزار کەسە بە پاشا و دار و دەستە و قازی و پۆلیسی وڵاتەوە هەر هەمووی تێدا چوو ئەو زیندانیە بە سەلامەتی ڕزگاری بوو کە بەیانی بۆ سعات هەشت دەبوایە لەژێر پەتی سێدارەدا بێ لە ساڵی هەزار و نۆ سەد و بیست و سێ دا لە سێی ئەیلولدا لە یابان بوومەلەرزەیەک لێیداوە بە چەند سانیەیەک سەد و پەنجا هەزار کەسی کوشتووە، دوو سەد هەزار باڵەخانەی ڕووخاندووە، حەوت سەد هەزار خانووی وێران کردووە، بەڵام یابانیەکان لەو زەمەنەشدا بە حەوت ساڵ هەموویان چاک کردەوە. لە تەمموز لە ساڵی هەزار و نۆ سەد و سی و نۆ دا لە تورکیا بە یەک جاری بوومەلەرزە بیست و پێنج هەزار کەس کوژراوە. لە تەمموزی هەزار و نۆ سەد و چل و نۆ دا بەهۆی بوومەلەرزەوە لافاو لە وڵاتی سین هەستا، لە ماوەی یەک ڕۆژا پەنجا و حەوت هەزار کوژراو و بیست ملیۆن ئاوارە بووە. لە ئابی هەزار و نۆ سەد و چل و نۆ دا لە تورکیا چل و پێنج گوندی ئەرزڕۆم ڕووخاون، چوار سەد و سی و حەوت کەس مردوون و شەش هەزار کەس بێماڵ و حاڵ بوون. لە هەزار و نۆ سەد و پەنجا و چوار دا لە مانگی ئابدا بەهۆی بوومەلەرزەوە لافاو و تسونامێش کە لە وڵاتی سین ڕوویداوە لە ماوەی دوو ڕۆژە چل هەزار کەس لە ئاوا خنکاون کە لەی چل هەزار کەس ئەوە بەس بەدەم خۆشە تۆ چوار مردوو لە بەردەستاوێ نازانی چیان لێ بکەیت لە 1950 دا لە ئەیلولا لە مانجی ئەیلولی لە ساڵی 1950 دا لە یابان 4464 کەس بە بوومەلەرزە مردوون و چوار سەد هەزار ماڵیش ئاوارە بوون. لە هەزار و نۆ سەد و شەست دا لە وڵاتی مەغریبی عەرەبیدا بە دوو بوومەلەرزە لە ماوەی دوو ڕۆژا بیست هەزار کەس ژێر دار و پەردوو کەوتوون و مردوون. لە هەزار و نۆ سەد و شەست و دوو دا لە ئێران لە شاری ئەسفەهان بە یەک بوومەلەرزەی یەک ڕۆژ لە چەند چرکەیەکا دوانزە هەزار و چوار سەد و سێ کەس مردوون و بیست و پێنج هەزار کەس بیست و پێنج هەزار خانوو ڕووخاوە لە بیست و پێنج گوندا و سەد هەزار کەسیش ئاوارە بووە. لە سیوێکی ئابی هەزار و نۆ سەد و شەست و هەشت دا لە ئێران لە شاری خۆراسان و دەوروبەریدا بە یەک بوومەلەرزە سی هەزار کوژراو و حەڤدە هەزار برینداریان هەبووە لە دوانزە تا سێنزەی تشرینی دووەمی هەزار و نۆ سەد و حەفتا دا لە بوومەلەرزەی بەهێزەوە کە ئاوی دەریاکان هەمووی هەڵچوون لە وڵاتی پاکستانە پێنج سەد هەزار کەس مردووە پێنج سەد هەزار کەس نیو ملیۆن مرۆڤ سبحان اللە ئەمە بە لافاو بەڵام بە پێچەوانەوەی دوو ساڵ دوای ئەوە لە هەزار و نۆ سەد و حەفتا و دوو دا لە تەنیشتەوە لە وڵاتی هیندستاندا گەرمایەک ڕووی لەو وڵاتە کرد تەنها لە ماوەی یەک ڕۆژدا هەشت سەد کەس بە گەرما مردن هیچ شتێک نەبوو فێنکیان بکاتەوە هەر لە وڵاتی هیندستاندا لە هەزار و حەوت سەد و سی و حەوت دا سەد و هەشتا هەزار کەس بە یەک ڕۆژ لە بوومەلەرزەیەکە مردوون سەد و هەشتا هەزار مرۆڤ یانی بەڕاستی بومەلەرزە کە ناوی دەبیستی ئێمە ئەم ئامارانەمان وەکو خۆی نەبیستووە یان لە بیرمان چۆتەوە لە هەزار و نۆ سەد و حەفتا و شەش دا لە بیست و هەشتی تەمموزدا بومەلەرزەیەک لە وڵاتی چینی داوە بە پلەی هەشت و لە دایادووی ڕێختەر کە یەک سانیەیەک ڕوویداوە حەوت سەد هەزار کەس گیانیان لەدەستداوە حەوت سەد هەزار کەس کە ئەوە دووەم جار بووە لە مێژووی مرۆڤایەتیدا لە وڵاتی سینا بوومەلەرزەی ئاوا ڕووبدا چونکە لە هەزار و پێنج سەد و پەنجا و شەش ی زاینیشدا لە یەک بوومەلەرزەیا هەشت سەد و سی هەزار کەس لە یەک ڕۆژا مردوون لە وڵاتی سینا هەشت سەد و سی هەزار کەس لە تشرین لە چواری مارسی حەفتا و حەوت دا لە بوخارستی پایتەختی ڕۆمانیا بومەلەرزەیەکی بە پلەی حەوت و لە دە دووی ڕێختەر یانزە هەزار کەسی کوشتووە. لە تشرینی دووەمی حەفتا و حەوت دا بومەلەرزەیەک لە وڵاتی هیندستانی دا و بیست هەزار کەسی کوشتووە. لە حوزەیرانی هەشتا دا لە ئەمریکا دا گەرما هاتووە دوای بوومەلەرزە، لە ئەنجامی ئەو گەرمایەدا هەرچی کشتوکاڵییە بۆتە بیابان، زەوی کشتوکاڵی، ئەو هەموو باخ و باخاتە بۆتە بیابانی سوور، هەرچی ئاژەڵە منال بۆتەوە، لە یەک مانگە هەموو کارگەکان داخراون، لە یەک ڕۆژە هەزار و دوو سەد کەس لە گەرما مردوون. ئەوە ئەو بومەلەرزانە کە باس دەکرێن ئەمە بەس لە بیست هەزار و سی هەزارە ئامارەکان دەخوێنمەوە ئەینا ئەوەی پێنج سەد کەس و هەزار کەس و دوو هەزار کەس ئەوە هەر ناخوێنرێنەوە ئەوەندە بە قایمە زۆرە بە چەندین جومعە تەواو نابێ ساڵی 1985 لە کۆڵۆمبیا بە یەک بورکان سی هەزار کەس مردن بەڵام سبحان الله کاتێ بورکانەکە ڕوویدا و ئەو شارە سی هەزار کەسی لێ دەژیا کە هەڵگەڕایەوە بە سەریاندا یەک لاشەش تا ئێستا نەدۆزرایەوە چونکە زەوی هەڵی لوشینەوە بۆ ناخی خۆی هەر لاشەکانیشیان دەست نەکەوتنەوە هی خاڵچی چونکە هەر کە هەڵی گێڕانەوە لەگەڵ خۆیان قوتی دان بە ناخی زەویدا وەکو قاڕون ئەوەی کەوا ئام لەم ئامارە دڵتەزێنانەدا بەڵام بۆ ئاگاهێنانە و شکرانە بژێری خوادایان خوێنمەوە باسی دەکەین و دەرس و عیبرەتی گەورەی لێوەرگرین لە حەفتەی ئابی 1999 دا بوو لە وڵاتی تورکیا بە چل و پێنج چرکە بە ماوەی کەمتر زۆر کەمتر لە نیو دەقە بە چل و پێنج چرکە سیانزە هەزار و چوار سەد و حەفتا و دوو کوژراو و بیست و حەوت هەزار و سەد و شەست و چوار بریندار و سی و سێ هەزار و هەشت سەد و چواردە خانوو ڕووخان و سەد و سی و دوو هەزار کەسیش ئاوارە بوون ئەوە ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و نۆ مێژوەکەی دوور نییە لە خۆمانەوە چەند ساڵی ڕابردوو هەر لە وڵاتی تورکیایە بەڵام ئەوەی کە ئاماژەی پێکرا ئەوە بوو شاید حاڵەکانی ئەو بوومەلەرزەی ئەو کاتی حەڤدەی ئابی هەزار و نۆ سەد و نەوەد و نۆی تورکیا وتیان لەو شەوەدا لە یەکێک لە کەنار دەریاکان بەهۆی ئەوەی ڕێوڕەسمێکی عەسکەری هەبوو مانۆڕێکی سەربازی بە سەرپەرشتی تورکیا و ئامادەبوونی جەنەراڵەکانی ئیسرائیلی و ئەمریکی تەواو بووبوو پلەی ئەفسەریان دەدا بە هەندێ ئەفسەر ئالەو کاتەدا دەستیان کرد بوو بە ڕەقس و سەما و عەرەق خواردنەوە بێ ئەمری خوا یەکێ لە جەنەراڵە تورکیەکان داوا دەکات دەڵێ ئێمە لەگەڵ ئێوەین بە ئەمریکا و بە ئیسرائیل دەڵێ ئەوەی بەربەستی دواکەوتنی ئێمەیە کە نەگەین بە پێشکەوتنی ئێوە ئەو قورئانەیە کە محمد کاتی خۆی نعوذ باللە وەک نەگبەتی هێنای لەبەر ئەوە بە نەقیبێک دەڵێ بڕۆ قورئانێکم بۆ بێنە ئەویش دڕا دەکا قورئانێک دێنێ لە مزگەوتێکی نزیک ئەو شوێنانەوە ئەڵێ ئەو ئاەتی تێدایە کە دەڵێ خوا بۆ خۆی پارێزگاری لەم قورئانە دەکا و قەت قورئانی نەبینیوە نەیخوێندەتەوە بزانێت چی تێدایە جاوە نەزانینترین نەزان ئەوەیە شتێک نەخوێنێەوە نەزانی چی تێدایە و ڕقیش لێی بێ وتی ئەو ئایەتەیە کە دەڵێ ئینا نحن نزلنا الذکر وئینا له لحافظون وتی دا ئابم دەیە و ئەو ئایەتەم بۆ دەستنیشان کە نەقیبەکە ئاەتەکەی دایە دڕاندی نەعوذ باللە قورئانەکەی فڕێدا ژێر پێی چەند ڕاقیسەیەکەوە وتی ڕەقسی لەسەر بکەن و ئەو ئیسلامەی ئێمەی نەگەیان بە ئەمریکا و ئیسرائیل با ڕزگارمان بێ لە دەستی ها کابرای ئەمریکی ئەو بێئەدەبیەی نەکرد کابرای جوولەکەش ئەو بێئەدەبیەی نەکرد کابرای بە تەسکەرە موسڵمان ئەو بێئەدەبیەی کرد پەنا بەخوا هەروەکو چەند ڕۆژی ڕابردوو لەم هەرێمی کوردستانەدا ئێمە نامانەوێت ناوی کەسەکان بێنین بەرزیان کەین خەڵک بیان ناسێ کابرایەکی بە حساب بەرپرس لەم هەموو بار و دۆخە ئاڵۆزەی ئەم هەرێم و کوردستان و ئەم هەموو هێرشی دەرەکی و ئیقلیم لەگەڵ بەغدا و لەگەڵ ئەوەی ئاڵای کوردستانمان وا لە خانەقیندا دەگرن لە مەڵبەندێکی کوردۆلۆجیدا لە باتیر ئەدەب و زمانی کوردی فێری نەوەکانمان کە کۆڕێکی بەستووە و باسی ئەوەی کردووە گەورەترین لەمپەر لەبەر ئێمەدا موسڵمانان و ئیسلام و قورئانە ئەبێ ئەوە لابەین چونکە ئێمە بەهۆی ئەو قورئانەوە دواکەوتووین ئێمە ئەو ئەسحابانە هاتون میلەتی ئێمەیان زیندە بە چاڵ کردووە بێت تۆڵە لە موسڵمانان بکرێتەوە ئێمە وەختی ئەوەمانە وەکو میلەتی کورد بەڵام دڵنیا بە ئەوە بەهۆی ئەم ئەهلی مزگەوتانەوە کەم وڵاتی ئێمەش ئاوا ناهەژێ ئەو نەقیبە دەرچووە لەو ناو خەڵکەدا، سی ژەنەڕاڵ و پلەی لیوا لەو ژوورەدا بوون، لەو هۆڵەدا. نەقیبەکە دەڵێت کە ئەوەم بینی ترسام، وتم ئێستا خوا غەزەبمان لێ دەگرێ. لە ژوورەکە هاتمە دەرەوە و بە پەلە بە ڕاکردنێکی زۆر ڕام کرد. وەختێکم زانی ئاگر لە دەریاکەوە بەرەو کۆشکەکە ڕۆی. یەک پارچە ئەو کۆشکە بە ناخی زەویدا چۆ خوارەوە. ئەو سی ژەنەڕاڵە هەتا ئێستاش بەو هەموو ئەمریکا و ئیسرائیل و تورکیایە نەیانتوانییە دانەیەکیان بدۆزنەوە. سێ هەزار کەس لەو باڵەخانەیەدا بوو، بە پاسەوان و پۆلیس و خادم و حەشەمەوە، هەر سێ هەزارەکە تێدا چوون. لاشەکانیان دۆزرانەوە، بەڵام لاشەی ئەو سی کەسەی لەو هۆڵەدا بوون، تا ئێستا لاشەیەکیان نەدۆزراوەتەوە. تەحەدای قورئان دەکەی، تەحەدای خوای پەروەردگار دەکەی، خاکت لە ژێرا دەهەژێنێ. وتی هەر یەک پارچە ئاگر لەو زەریایەوە هات و لەو دەریایەوە بەرەو کۆشکەکە ڕۆیشت و بە ناخی زەویدا بردیە خوارەوە. لەبەرئەوە ئامان خوای پەروەردگار محاربە ناکرێ ئەم ئیسلامە وەکو ئەو وایە کەسێ بڵێ ڕقم لەو پیرە مەگرونەیە و ئەو بەربەستەی دروست کردووە و چاوم لەو دیوی مێرگەپان نییە بیڕوخێنم بابە سەری لێدەم سەری لێدەی کەللەت دەتەقێ پیرە مەگرون لە شوێنی خۆی ناجوڵێ بەخوا لەوە جێلترە ئەو کەسەی بێ کەللە لە ئیسلامدا سەری خۆت و نێوچانی خۆتی پێ دەتەقێ ئیسلامەکە نە بە مەلایەک سپێردراوە دیفاعی لێ بکات نە بە مام حاجییەکی وەک تۆ نە بەو گەنجە ئەوە خوا بۆ خۆی خاوەنیەتی سەری ئەو کەسانەی دەمێکە پەڕاندووە زمانی ئەو کەسانەی دەمێکە لە قوڕگەوە دەرێناوە بەس قاو و قیشتان بۆ دەمێنێتەوە بۆ عیبرەت ناگرن ئا لەو کاتەدا سبحان الله ئەو هەموو خەڵکی دەوروبەری ئەوەش سیانزە هەزار و چوار سەد و حەفتا و دوو کەس گیانیان لەدەستدا لە مەسافەی چل و پێنج چرکەدا بەس چل و پێنج چرکە ئەم زەویە بلێرێتەوە تۆ ژیانت لێ تاڵ دەبێت ئا لەوێدا چەندین خەڵک تۆبەکار تۆبەیان کردووە لە تورکیا ڕاقیسە هەبووە لەو وەختەیە ئەڵێ خەریکی خراپەکاری بۆ خوێندومەتەوە ئەڵێ لەو کاتەدا هاوارم دەکرد یا ئەڵڵا چونکە هەموو کۆشکەکان ئاوا دەهاتن و دەچوون دوای ئەوەی کە بوومە لەرزەکە ئەو کۆشکەی ئێمەی نەڕوخاند وتم بەس ئەڵڵا فریام دەکەوێت لە داوێن پیسیەوە بەرەو خوا گەڕایەوە بوو بە محەجەبە تۆبەی کرد، دەیان خەڵک تۆبەی کرد، بۆیە ئێمە کە ئەم ڕووداوانە دەبیستین ئەبێ بگەڕێینەوە بۆ لای خوا، ئەبێ بە خۆماندا بچینەوە، ئەبێ شوکرانەبژێری ناو ماڵ و حاڵەکانی خۆمان بین، نابێت تەکەبول بەسەر فەقیر و هەژارا لێ بدەین، چونکە چەند خەڵک لەو تورکیایە، لەو یابانە، لەو وڵاتی سین ئەوەی کە باسم کرد، ئەم ئامارانە سامناک بوون، بەس بە ئەڕقام خۆشە، ئەینا بیەنە بەرچاوت کە دەڵێ سەد و پەنجا هەزار مەیل لە شوێنێک دانراوە، سەوت دەڵێت دە هەزار مریشک لە ئەنفلۆنزایەکە لە پەتایەکە لەم کوردستانی خۆمان ماوەکانی پێشوو ئەیوا لە دەواجین ئەڵێ دە هەزار مریشکم فڕێداوەڵە دە هەزار مریشک بەس بەداخەوە نرخی مرۆڤ لە مریشکیش کەمتر بووەتەوە بۆیە ئەوەندە کوژراوە بۆ ئەوەندە ئەم بێدینە مرۆڤیان قەڵاچۆ کرد لە ساڵی 2023ەوە بۆ معلوماتی جەنابتان بەس لەم عێراقەدا دەبۆ ئێمە بۆ شکری خوا نەکەین برای کاربەدەست بۆ تۆ دەحەدای قورئان وازانی ئێمە سەحابەی پێغەمبەر صلی سەلام لایەقێتی ئەوان نیە دەمی پیسی تۆ باسی بکە ئەوانە گەلێ لەوە گەورەترن ئەبێ مەمنونی خوا بین کەوا لەم ئاگربارانی عێراقەدا ئەم هەرێمە بچکۆلە ئێمە بە پارێزراوی ئەمینی ماوەتەوە بەس لە عێراقا لە 2003 وە ڕژێمی دیکتاتۆری کە ڕوخاوە هەتاوەکو مانجێک لەمەوبەر ملیۆنێک و 560 هەزار کەس کوژراوە ملیۆنێک و پێنج سەد و شەست هەزار کەس کوژراوە بە چوار هەزار و شەش سەدی ئەمریکیەکانیشەوە ئەمە تۆ کە ئەمین لە ماڵی خۆتا دانیشتووی حەقوانیە هەستی لەو ماڵەتا شەو نوێژێ بکەی نوێژی چەشتەنگاو بکەی سەدەقە و خێر و خێراتی لێ بکەی عیبادەتی خوای لێ بکەی بەڵێ حەقە بەڵێ خۆشەویستان کەس نییە لەم سەر زەوێدا بڵێ ئەزانم کەی بوومە لەرزە دێ ئەم هەموو عیلمە ئەڵێ پێشبینی دەکرێ بەڵام ناتوانێ بڵێ دەقەیەک لەمەوبەر حەتا لێی نەدا هیچ جیهازێک لەو یابانەدا نییە بڵێ ئەم شوێنە بوومە لەرزەی لێدا حەتا لێی نەدا هیچ عیلمێک نییە کەشفی بکا تەنها سەگ پێی دەزانێ، گورگ پێی دەزانێ. دوو ڕۆژ پێش بوومە لە دەزەگەی تورکیا، ئەوانەی کەوا لە دێکاندا خێرخوازی گەڕاون لە دێیەکانی تورکیادا، ئەڵێ سەیرمان دەکرد. لە پانزەی ئابدا بوو، دوو ڕۆژ پێش ئەو بوومەلەرزەی هەزار و نۆ سەد و نەوە و نۆ، ئەڵێ سەگەکان کۆ دەبوونەوە بەرەو شاخەکان دەڕۆیشتن. گورگ کۆمەڵ کۆمەڵ دەهات و شەرمیان لە خەڵک نەدەکرد و دەیانلووراند و لووتیان لە ئاسمان دەکرد. دوو ڕۆژ پێش ئەوە و ئەو شەوەی بوومەلەرزەکە ڕوویدا بە هیچ شێوەیەک نەدەسرەوتن. هەموو خەڵک شایدی ئەوەی داواتە ئەوانە هەست پێ دەکەن هێزەکەیە لە ناخی زەویدا دەکوڵێ گوێدرێژ بە چارەکە سعاتێک بە پانزە دەقە پێش ئەوە گوێیەکانی هەستی پێ دەکرێت کە دەزانێت بوومە لەرزە لە شوێنەدا ڕادەکا و لێ دوور دەکەوێتەوە لە وڵاتی خۆماندا لەم کوردستانی خۆماندا شوێنێک هەیە ئێستاش گۆشتی کەڵەشێر ناخۆن مەگە گەنجەکان ئەوەی تازە پێگەیشتوە پیرەکانیان تا مردیش ناخواردووە چونکە لەو زەمەنەدا سەیر دەکەن سەر لە ئێوارەیەکی درەنگە هەرچی کەڵەشێری ئەو دێیە یەک پارچە لە کولانەکان دێتە دەرەوە و ڕادەکا و مل بە شاخەکەوە دەنێ ڕیشسپی و مامۆستای ئاینی پیاما قوڵەکانیان دەڵێن با بڕۆینە دەرەوە ئەمە هەرگیز شتیوان نەبیسراوە ئەم هەموو کەڵەشێرە بەرەو ئەو شاخە ڕۆیشت وا ناودێیەکەیان گوندەکەیان بەجێهێشت، هەموو بە شوێنیاندا ڕادەکەن، دەڕۆنە دەرەوەو یەک پارچە بوومە لەرزێداو خانوەکانیان بەسەرا دەڕوخێ. هەستیان کردووە کە هێزێک هەیە لە ناخی ئەو زەویەدا پێت دەڵێ خوای پەروەردگار بەو هەموو عیلم و تەکنەلۆژیای تۆ بەقەدەر گوێدرێژێک نازانی، ئەوەی خوا نەناسێ دوور لە ڕووی جەنابتان لە گوێدرێژ گوێدرێژترە. جا حەیفە پیاو پیاوی گوێ درێژ بێ ئەوەی مەسولەکەی گوێ درێژ بێ ئەبێ بۆخۆی دڕوی دەم لە جەنابتان نەبێ ئەبێ لە گوێ درێژ گوێ درێژتر بێ ئەوەی کە وابزانێ گوێ درێژ مەسولیەتی ئەبێ گوێی ببڕدرێ ئەوە دەسەڵاتێکی مسوڵمانانە نییە ئەوەی بەرامبەر بەم قورئانە پیرۆزە لە وڵاتێکی پڕ مسوڵمان و پڕ مزگەوت و پڕ عیلم و زانیاری و ئەهلی ئیمان و جومعەدا بێ بێ ئەدەبی بەرامبەر بە ئەم دینە بکە وەڵە خۆشەویستان هەرگیز مەڵێ ئێمە لەسەر هێڵی بوومەلەرزە نین من کە سەیری تەلەفیزۆنەکانم دەکرد بە عموم دەڵێم بەداخەوەم بەس باسی ئەوان دەکەم وەڵا مەترسی بۆ سەر ئێمە نییە خۆ ئەو هێڵەی ئێمە لەسەر هێڵی بوومەلەرزەی عالەمی نییە براکەم خالقی ئەسبابەکان بێمنەتی دەرمەبڕە بڵێ سوپاس بۆ خوا وەڵا چاوەڕێم دەکرێت ژەوڵە سوپاس بۆ خوا بڵێ حەمد و سەنا بۆ خوا بڵێ خوا لێت بە زیادە کە ئەم وڵاتەی ئێمەت بە شوێنێکی ئەمین دروست کردووە لەسەر هێڵەکانی بوومەلەرزەدان نەناوە کەس نەیلێگوت سوپاس بۆ خوا نانا مەترسی نیە بۆ وڵاتی ئێمە دەوا مەترسی ئەو مەنتیقەی دوێنێ مەکتەبەکانی مەنتیقەی ئامەدی داخران تەلەبە نەیدەوێرا بچێ بۆ مەکتەب مامۆستاکانیش نەچوون مەترسی نیە وەڵا ژیانت لێ تاڵ دەبێ لە هەکاری داوە لە دهۆکەوە خەڵک دەلەرزی وانیت وە بەس ئەوەی من بۆ گەیشتمان مایە بەخوا کە تۆش ڕۆیشتی ئەو قەبرەوە وەکو ئەو مەلەرزەی ئەم دنیا بەسەر تا تەخت دەبێ بەس ئەوەی لەگەڵ خۆتا بردتە قەبرەکەوە جا ئەو چاکانەش بە کەم مەزانە ئەگەم مسقاڵە زەڕڕەش بێ چونکە خوا دەفەرمێت لە ڕۆژی قیامەتا بە قەدەر یەک مسقاڵە زەڕڕە بە قەدەر ئەو خاشخاشەی ڕۆژەی کە لە پەنجەرەوە دەیبینی بە قەدەر ئەوەش چاکت کردێ دێتەوە ڕێگات بە قەدەر ئەوە تۆ بڵێ بە قەدەر مسقاڵە زەڕڕەش خێرە لە دەست هەڵنەوەرێ بەلە وەڵڵا دەتوانی بە تایبەت ئێستاکانە وا فرسەتی نۆمینەی حاجیانمان لە بەردەستایە کە ئەمڕۆ یەکەم ڕۆژی زیلحجەیە ئەوەی کەوا هەر نۆ ڕۆژەکە بگرێت لەمڕۆوە بە ڕۆژی بێ موبارەکە واجبیش نیە هەر نۆی بگری پێغەمبەری خوا صلی الله ساڵی وا هەبوو هەر نۆیەکەی گرتووە ساڵیش هەبوو چەندانەیەکی گرتووە ساڵیش هەبوو تەنها ڕۆژی عەرەفەی گرتووە نییە گەورەتر ڕۆژێک لەم دە ڕۆژە و نۆمینەی مانگی قوربان خوا لە قورئان فەرمێ والفجر وليال عشر سوێن بە دە شەوی ئەوەڵی مانگی قوربان دەخوا خوا سوێندی پێ دەخوا بۆ ئیمامی ابن حەجەر لە شەرحی بخاریدا لە فەتح الباریدا دەفەرمێ خوای گەورە چەند عیبادەت دایکی هەموو عیبادەتەکان نوێش لەم مانگەدا نوێش دەکرێ لەم مانگەدا ڕۆژوو دەگیرێ لەم مانگەدا حەج دەکرێ لەم مانگەدا قوربانی دەکرێ و خێر و خێرات دەکرێ ئەمە لە غەیری مانگی قورباندا کۆ نابێتەوە لە غەیری ئەم دە شەوانەدا ئەمەت بۆ ناکرێت لە هیچ کاتیشکەدا ناتوانێت قوربانی بکەیت ئەو هەموو خێر و خێراتە ناکرێت ئەو هەموو ڕۆژ و سنەتەی تێدا نییە ئەو هەموو شەو نوێژ و عیبادەت و زیکرەی تێدا نییە لەبەرەو گەورەترین ڕۆژەکانی ساڵە دەی بە فرسەتی بزانن پێغەمبەری خوا صلی الله علیه و سلم فەرمووی فاکثروا فیهن ئەجا خۆ ئەمە پارەی تێ ناچێ خۆ ئەمە بە هەژاریش دەکرێ خۆ با بە دەردەداریش دەکرێ بە کەنفتی سەر جێگاش دەکرێ زۆر بڵێ بڵێ لا اله الا الله زۆر بڵێ الله اکبر زۆر بڵێ الحمد لله زۆر بڵێ سبحان الله خۆ ئەمە بە هەموو کەس دەکرێ کرێکاری لەسەر ئیش فەرمانبەری لەناو فەرمانگە نەخۆشی لەسەر جێگا، پیرێژنەی لەناو بە تەزبێحەکەت، گەنجیل، لە کاتێکا لە قوتابخانە دەگەڕێیتەوە تا دەگەیتەوە ماوەت توانی سێ سەد چوار سەد جار بڵێی لا الە الا اللە زۆر ئەم زیکرانە بکەن پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم ئاماژەی پێکردوون و چاویشتان لە فەقیر و هەژاران بێ برا بەڕێزەکانم واللهی فەقیر و هەژارێکی زۆر لە کۆمەڵگاکەماندا هەیە بەتایبەت بەرە جێژنە بەرە وەرزی سەرما دەڕۆین چ خێرە مناڵێکی والله دوای وایە مڵین هەر هەتیوی بێ باوک کورە زۆر کەس هەیە هەتیوی بێ باوکە و باوکیشی هەیە کە تۆ هیچن نەبوو لە هەتیوەکە بێ دەرەرانترە چ خێرێکە باڵتۆیەکی گەرمی بۆ بکڕی جووتێ قۆندەرەی باشی زستانی بۆ بکڕی سۆبایەک بۆ ماڵێکی هەژار بکڕی بەرە جێژنانە و یارمەتی بدەی نانی جێژنی بۆ ئامادەکەی ئەم خێرانە دەست خۆتان مەدەن بەڵکو خوای گەورە بیکاتە دەفعی بەڵا و مصیبەت لەسەرمان ئاگربارانێکە لە هەموو جیهانەوە ئاگر دەبارێ ئەوە ئێمە ئەوینین شکل لە وڵاتەکەی خۆماندا ئەگەر کار بەدەستەکانمان تۆزە ڕەحم بە خۆیان بکەن واللە شەرمەزاریە واللە خەجاڵەتیە واللە داماویە لە وڵاتێکا وڵاتان پڕ بوو لە دۆلاری ئەم کوردستانە شوێن نەبیگرێ کەچی بڵێ وەڵای فەقیر هەیە لەبەرە جێژنانە محتاجە بۆ سۆبایەک و بۆ باڵتۆیەک و بۆ بەرمیلێک نەوت واللە عەیبە واللە شەرمەزاریە خاکەکەت خەریکە نەوت دەیتەقێنێ و دێتە دەرەوە تا ئەسا چاوەڕێ بی تەق و هۆڕی بەرمیلێک هەتا بەرمیلێکت بە هەزار منەت دەدرێت هیوا پارەی نەوتەکەش پێ نادرێ داماوە لەبەرەوە ئەم کابرای کە دوێنێ و پیرێ تڕۆ کرا و ترۆ کرا حەوت سەد ملیار دۆلاری لە بانقەکانی جیهانیدا هەبوو چ سوودێکی پێگەیاند هەمووی دەست بەسەرا گیرا کوڕە تا ئێوەش پارەکانیان بۆ نەخواردوون تا بلۆک نەکراوە تا بلۆک نەکراون کوڕە تا لە بلۆکیان نەگرتوون دەفریای خۆتان کەون دە چاوێکی خێرتان لەم میللەتە هەژارە بە قەناعەتە مسوڵمانە دڵپاکە بێ والله ملت نیە لەم ملەتی ئێمە من کوبتر بێ پێشنی وایە بە سی هەزاری بێوەژنانش مەمنونە هێشتا نایدەنێ کە سی هەزار هیچ ناکەوتە بۆ خەڵک وەری نەگرێ کەچی هێشتا شکرانە بژێری خوایە بگەڕێنەوە بۆ سەر ئەو هەموو گەنجەی کە شادەیە و تەعین نەبووە کەرتی تایبەتی بۆ بکەنەوە بەرە جێژنانە خێری ئێوەی کاربەدەست ئەوەیە ئاوڕی خێر لە میلەتەکە بدەنەوە خێری ئەوەی میلەتیش ئەمەی ئێمەیە دڵمان بەرامبەر یەک پاک بێ سینەمان صاف بێ دەممان بە دوعای خێر بێ چاومان بەرامبەر یەک پاک بێ دڵمان بەرامبەر یەک صاف بێ باڕوو بکەینە خوای پەروەردگار بەڵکو خوا ڕەحممان پێ بکا ئەو کەلیمەیە لە کۆتایدا دەڵێم توخوا زۆر بە دنیاوە مەشغوڵین توخوا با بیری قیامەتمان هەبێ والله ئەم بەسەرهاتە دەرس و عیبرەتی لێوە دەگیرێت کە بەڵگەیە هەر کەسێ دایمە قیامەتی لەبیر بێ ڕووناکیەک لە ناو دڵیایەتی چۆن بە موبایلەکە لەم سەر بەوە سەی دنیا قسە دەکەی دڵەکان بە یەکەوە قسە دەکەن مامۆستا مەلا محەممەدی جەلیزادە مەلای گەورەی کۆیە لە تەفسیری کوردیدا لەلا لە بەرجی دەدا لە لاپەڕەی شەستەت و بیست و حەودا ئەوە سەرچاوەکەیە دەفەرمێ مامۆستا مەلا ئەحمەدی کۆرە هەبووە لە شاری سلێمانیدا ئەم پیاوە بیری لە چی کردوێتەوە ئای خەڵاو فڵان کەس ئەم کۆشکە ئەو تەلارە ئەوە ئەو سارە نەوەڵا بیری لەوە کردوێتەوە خوای پەروەردگار تۆ دەفەرمووی ڕۆژی قیامەت مسقاڵە زەڕە دەخوێندرێتەوە خوایە تۆ بڵێی ئەو تەرازوەی کە ئەعمالی پێغەمبەرانی پێ دەشێشرێ بەو تەرازۆش کردەوەکانی منی بەدبەختی پێ بچێشرێ ئای خوایە خەجاڵەت خۆم پێغەمبەران چیان لە پێناوی ئەم دینە لێ بەسەر هاتووە منیش بە دەستی خاڵی بچمە سەر ئەو تەرازوە هەر بەو تەرازوە کە کردەوەی پێغەمبەرانی پێ هەڵدەسەنگێندرێ منی بێخێریش هەبچمە سەر ئەو تەرازوجا خۆ خوا هیچم پێ نییە ئەفەرمێ خەریک دەبێ شێت دەبێ جەزبە و حاڵێک دەیگرێ شاری سلێمانی بەجێ دێڵێ و بەرەو ئەزمەڕ ڕادەکا ڕادەکا بۆ قیامەتی خۆی دەگریا دواتر دەڵێ ئەم دینە دینی تەرکە دنیایی نییە با بگەڕێمەوە بۆ ناو ئاوەدانی دێتەوە دەچێتە مزگەوتی گەورە زمانی کاک ئەحمەدی شێخ دەبێ ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ سەیری ئەمانە چونکە هەر بۆ قیامەت ژیان ئەم دڵە پاکە بەبێ ئەوەی بڵێ فڵان کەس لە کوێ بووی بڵێ بڵێ ئەوەی خەبەرت چییە بانگی دەکا ئاشەوان ئاشەوان مەلا ئەحمەد وەرە فەرمووی بەڵام دوعا بکە بڵێ خوایە من بچووکم بم خەپاڵی ئەو گەورانە و لەژێر سێبەری ئەوانە منیش حەشر کە دەفەرمێ ئەمجا دڵم ئاوی خواردەوە ئەوە بۆ قیامەت دەژیان بۆیە ئەو دڵانە ئەوا بەیەکەوە پاک بوون خوای پەروەردگار لێ دەپاڕێنەوە ڕەحممان پێ بکەین یا ڕەبی خوا لە خێر و بەرەکەتی ئەم نۆ ڕۆژە و ئەم دەی ئەوەڵی مانجی قوربان بێ بەشمان نەکەی یا ڕەبی خوا لەم ڕۆژە مبارەکەدا لێمان خۆش بی یا ڕەبی لەم ڕۆژە مبارەکاندا قەڵەمی عەفو بێنی بەسە گونا و تاوانەکانماندا یاڕەبی خوایە ئێمە زۆر بچووکین زۆر خەجاڵەتبارین زۆر بێ کردەوەین بەڵام خوایە لە ڕیزی چاکان و پاکان و پێغەمبەران و ساڵحان و شەهیداندا جێگایەکی بچکۆلەش بۆ ئێمە بێتەوە لە پاڵ ئەواندا یاڕەبی خوایە بە خراپەی خۆمانمان لەگەڵ نەکەی یاڕەبی خوایە بە خراپەی خۆمانمان لەگەڵ نەکەی خوایە غەزەبمان لێ نەگری خوایە حاڵ و باڵمان لێ تێک نەچێ خوایە ماڵ و حاڵمان بەسەرا نەڕوخێ خوایە فەقیر و هەژاری لە ناوماندا بارکە خۆشگوزەرانی فەرحی هەبوویی خوایە ڕومانتێکە یاڕەبی خوایە بارانی پەڵەی ڕەحمەتیش بەسەر ئەم کوردستانە وڵاتی موسڵماناندا ببارێنی یاڕەبی خوایە سەد و حەدی پەڵەش نزیک بۆتەوە بارانی ڕەحمەتی بێ موسیبەتمان بەسەرا ببارێنی خێر و بێری ئەو زەوێمان بۆ بڕوێنی خوایە ڕەحم بە حاڵی هەموو لایەکمان بکەی بە تایبەت ڕەحم بە نەخۆشەکانمان بکەی لەم بەرە جێژنانەدا خوایە شیفا بۆ نەخۆشەکان بنێری دڵی کەسوکاریان بە شیفای نەخۆشەکانیان خۆشکەی خوایە ئەوەی ئەولادی نیە لەم بەرە جێژنانەدا ئەولادی صالح پێی عەتاقی و خێزانی حامی لێ بێ و دڵیان شاد بێ یا ارحم الراحمین ئەوەی ئەولادی ناصالحە بۆی صالح کە ئەوەی ماڵ و منداڵی ڕێک پێکە خوایە لێی تێک نەدەی ئەوەی هەژار و دەستکردە خوایە دەرگای ڕزق و ڕۆزی لێ بکەیەوە ئەوەی بەزەی بە خەڵکی مسلمانی هەژارا دێتەوە یا ربی خوایە زیاتر تۆش بەزەیت پێدا بێتەوە زیاتری پێ ببەخشی آمین آمین والحمد لله رب العالمین